سلام علیکم مامی ئێمە وعلیکم السلام ئەی ئەو کەسەی بۆ ئێمە گرینگە و ئێمە خەفەت دەخۆین بۆ ڕۆیشتنی ئەو ئایا کاری لێبوردنت بینی؟ وان تعفوا اقرب للتقوی صدق اللە العظیم خودا پەرستی رزگار بوون لە توڕە بوونی خودا و وە هەروەها تۆڵە سەندنەوەشە لە هەندێ کەس. باشە کوانێ تیرو کەوانەکانت و سیلاحەکانت کوانێ ئەو کەسانەی دەیان وت ئێمە سەربازی تۆین و پیاوی تۆین. بەجێم هێشتن مامە. نا، بەجێت نەهێشتن، بەجێیان هێشتی. لە ناویاندا هاوارم کرد، هەر کەسێک دەیەوێت لەگەڵم بێ و هاوڕێتیم بکا. هیچ کەسێک لەگەڵم نەهات، تەنانەت ئەوانەی لەگەڵیان هاتم. ئەوان هیچ کاتێک پێویستیان بە کەسێک نییە مەڕوماڵاتی نەبێ، برادەرێک بەبێ پارە و و میرێکی گەورە بەبێ دەسەڵات. تەنیا هاتی و تەنیا دەگەڕێیتەوە. هاتمە خوارەوە بۆ ئەوەی خواحافیزیت لێ بکەم. منیش هەر ویستم ماڵئاوایت لێ بکەم. ماڵئاوایی لە کەسی باوەڕپێکراو دەکرێت. و تۆش لای ئێمە باوەڕپێکراوی. باشە بە چیم ڕادەسپێری؟ ان اللە یەئمورکم ان تؤدوا الامانات الی اهلها و اذا حکمتم بین الناس. ان تحکموا بالعدلە صدق اللە العظیم. صدق اللە العظیم لەسەر حەق بووین و لادراین. ناردیان و کوژرا. ڕاست دەڵێ و بە درۆی دەخەنەوە. خۆشەویستی هەبوو ڕقیان لێ هەڵگرت. دراوسێیەتی دەکا دەری دەکەن. ئارامی گرت سەرکەوت شوکور بوو دەرگای خێری بۆ کرایەوە خودای گەورە نعمەت دەبارێنێ بەسەریا صلوات اللە وسلامه علیه. ئێستا بڕۆ پێش ئەوەی دنیا تاریک بێ. تاریکی شەو خراپترە لە تاریکی بۆنی پیاوی خراپ. گورگەکان گەڕانەوە بۆ لوراندن کە دەرکرابوون لەمەوە پێش دەمەوێ لەگەڵم بی مامە دەمەوێ لەگەڵم بی خراپەی مێشک لە بیرچوونەوەیە. باشترین برادەر بیرهاتنەوەیە. بە بیرت دێنمۆ ئەوانەی لە بیرت کردووە. داوا بکە دەیبینی. داوا یارمەتی لێ بکە دەیبینی لەگەڵتایە. سبحانە هو حسبی و نعم الوکیل. خاوەنەکەی زۆر گەورەیە. صدق اللە العظیم بڕۆ لەگەڵتایە لەگەڵ ئەو کەسە بە کە لەگەڵتایە بۆ ئەوەی لە گورگ بتپارێزێ ئایا ڕێگام پێدەدەی کەوا سەردان بکەم ئەگەر ڕێم کەوتە ئێرە ئەوەندە خۆت بە سەفەرکردنەوە ماندوو مەکە بڕۆ بە دوای ئەودا بگەڕێ بە دوای چێ بگەڕێم مامە بەدوای ڕووناکی و ئیمان. بەدوای حیکمە؟ بەدوای تۆدا ئەی شوانی لێهاتوو، ئەی زانای شوان. بۆ ونبوویەکی ترساو. هێمنی. بۆ کەسێکی ستەملێکراو. ڕاستی. بۆ کەسێکی بەندکراو. ئازادی. بۆ کەسێکی نقومبوو. ڕزگاربوون. بۆ کەسێکی پەراگەندە تەوبە کردن. بۆ کەسێکی بێ توانا توانا. بۆ کەسێکی بە توانا بەزەیی. بۆ کەسێکی باڵادەست بەخشندەیی. بۆ کەسێک کە شوان بێ حەق. بۆ کەسێک کە سەرپەرشتیار بێ. ئەوە ئەو هەموو شتە مامە گیان. ئەو هەموو شتانە کوڕم شوانەکەیە. سزای گەورە بۆ ئەو شوانەی کە نەتوانێ ڕانەکەی بەڕێوە ببات. یاخود لەوێ بمێنێتەوە. یان ڕابەرایەتیەکەی تەسلیم کات. بۆ ئەو کەسەی قەدری ڕانەمەڕەکە نەگرێت و لە خوا نەترسێت. موعجیبی ئەو خەڵکەش بووم کە تۆ سەرپەرشتیان دەکەی. لێیان دانەبڕێی و دوا مەکەوە. باشە بۆچی بە جێتشت ئەی باوکی یۆنان. وە لەگەڵ پیاوەکان ڕۆیشتن تا بیکوژن. بە چاوێکی وا سەیری چاوەکانمی کرد دەدوت تیرە و هاویشتویەتە سەر سینەم گەر ئێوە ڕاستیەکەتان دەوێ وەک ئەوە وابوو زلەیەک لە ڕوومەتم بدات ئەو خەیاڵە چیە ئەی باوکی هۆنان؟ وەکو ئەوە وابوو کەوا پێم بڵێ ئەوە پاداشتی ئەو کەسەیە کە لێت خۆش بوو لەبەر هیچ شتێ لە تۆ خۆش نەبوو ئەو لێ مەترسە پیاوێکە ترس لە چاویان نییە هە دەبین دڵتان نەرم بۆ بۆی دەیکەواتە دە پێم بڵێ گەر تۆ لە جێ من بووتایە و ئەم پیاوەت بگرتایە سێ جار ئێمەی گرت و دوای ئەوەش بەرەڵای دەکردین وەلا هەر جارێک شا لێمان خۆشە بوو. باشە تۆ ئەو کارە دەکک ئەو کردی؟ من لە نێوانی هەردووکتان بووم هیچ جارێکیش ئەو شتەم نەدەکرد منیش ئێستا لە ناو ئێوەدا میرم هیچ جارێک من ئەو شتە ناکەم لەبەر ئەوەی دەزانم هەڵسوکەوتی پیاوانەیە ڕوشتی هەندێ پیاو لەلایەن هەندێ پیاوی دیکە بەقەدەر خۆی دەبێ بەڵام ئەو واز لەو شتە بێنە ئەو ڕۆیشت بەبێ گەڕانەوە پێم بڵێ ئەو شتانە چی بوو لە دەور و پشتی ڕوویدا وە ڕێگەی ئێمەی نیشاندا خۆ ئەو نەی دەزانی ئێمە چیمان دەکرد هەموو خەڵکی خوناسیڕە و هەموو دەور و پشتی یەکەمیان ئەو پیاوە سەفوان مەلای مزگەوتەکە و ئەزرەمی مامۆستای منداڵەکان لە هەمووتان خراپتر و وە هەرو هەمەترسیدارتر تەنها ئەو پیاوە لاوازەیە بەیانی لە ئەنجومەنەکەم ئامادە بن بۆ ئەوەی جوان ببین و بیبیستن بەجۆرێک کە هیچ کات گوێتان لە شتی وا نەبووە لەم شارە دوعایەک بۆ ئێمە و دوعایەکیش لەسەریان دوعاکانی ئەوان بۆ ئەو لە کانگای دڵیانەوە بوو نەک بەدەم ئایا دوعای تۆ چی؟ لە کانگای دڵمەوە و دەمم ئەی دوعای تۆ بۆ ئەو؟ چۆن دوعای لێ دەکەم کە ئەو فێری کردم کێ دژمنمە و کێ برادەرمە کێ برادەرتە؟ تۆ و ئەوەی تۆ دات مەزران ئەی کێ دژمنتە؟ ئەو بەڵام بە بەردەوامی ڕێزی لێ دەگرم ئەو کەسە زیرەکە کەوا ڕێز لە دوژمنەکەی بگرێت ئەوە زۆر سەیرن ئەوەی ڕسوا کرد کەسی ڕێزی لێ دەگرن تووڕەمە بە هەر کەسێک ڕێز لە دوژمنەکەی بگرێت ئەوە دەور و پشتی سەلامە دەبێت ئەوەی دوژمنی خۆی بناسێ شەڕی پشتگوێ ناخە دانیشە برادەرەکەم ئەنجومەنەکەم هەمووی لەسەر خاتری تۆیە ئەی گەورەم چۆن ئێوە هیچ قسە و باسێکتانە لەسەر ئەو کەسێک کە ڕیسوای کردن وا دیارە ئەنجومەنەکەی تۆ لەسەر خاتری ئەوە بەخێر بێیتەوە ئەی باوکی عەبدولمەلیک. مانەوە هەر بۆ خودایە وە سوپاسی خودا دەکەین لە خۆشی و ناخۆشیدا ئەی کچی خۆشەویسترین کەس لە ناو دڵم لە پاش باوکم خوا لێیان خۆش بێت. زۆر سوپاس بۆ خودای گەورە کە نەجاتی دای لەم شارە و دەسەڵاتەکەی. داوا لە خودای گەورە دەکەم لە گوناهەکانم ببورێ ئەگەر هەڵەم کردوە وە چاکەکانم قبول بکات ئەگەر چاکەم کردبێت. عبدالملیکی دووەم. نە دووەم و نە سێیەم. ئەوە عەبدولمەلیکە کوڕی عومەر تەنها. ئایا دەنگت دا بە وەلیدی کوڕی مامت پێشەوای ئیمانداران؟ جارێ نەخێر. گەر ڕۆژی هەڵبژاردنەکە لێرە بووتایە دەبووایە تۆ یەکەم کەس بووتایە کە دەنجی پێ بدەی بۆ ئەوەی هەموو زمانێک ببڕی بڕۆ بۆ لای و دەنجی پێ بدا لەبەر چاو ئەنجومەنەکەی و پیاوەکانی نەخێر ناتوانم لێیان بچمە ژوورەوە. ناتوانم لە ئەنجومەنی ئەو ستەمکارە دابنیشم حەجاج. دڵنیابە حەجاج تەنها ئەوەی دەوێ. ئاواتەکەی مەهێنە دی و بچۆ ژوورەوە. بڕۆ بۆ لای ئامۆزاکەت. ببە بە یەکەمین کەس لە ئەنجومەنەکەی. وەکو مامت کە عەبدولمەلیک ڕاسپاردی. ئەی باوکی عەبدولمەلیکی دووەم. ڕایسپاردم بەوەی کەوا ئامۆژگاری بکەم. ئایا گوێم لێ دەگرێت؟ ئەگەر گوێشی گرت کاری پێ دەکات؟ بەڵێ. لەبەرئەوەی ڕێزت دەگرێ و خۆشتی دەوێ، لێیشت دەترسێ. پێویستە تەنیا لە خودا بترسین. ئەم زیادەڕۆییە چیە کراوە؟ ئەم ئەم پارەیە بە چی سەرف بووە؟ ئەوە کاری ئامۆزاکەی تۆیە، ئەچێ دەیدا بە هەنێ کەس لە شارەکەیدا ی پێشەوە. وادیارە و هیچ کەسێکی نێشتۆ کە پارەی نەداتێت لە بنەماڵەیەکی خێرخواز و چاکن کوڕەزای مەڕوانە کوڕی عەبدولعەزیزە خودای گەورە لێ خۆش بێت ئەمانە چییە؟ ئەوە لیستی پارەکانێتی لەو ڕۆژەی وەری گرتووە چەند هزار پ فلسیەکە چی؟ وەکو بیابانێکی گەورە وایە نەدار و درەختێکی تایە و نەیت بازرگانیەکی تێدایە پێشەوای شارەکە زانیاری زیاترە تەماشای کرد لە پارەکەیان خۆش بێ هەرچەندێک کە ئێمە نایزانین هیچ جارێک نابێ پارەی بەشی دارایی لێی خۆش بین تەنانەت بۆ ئەو کەسانە نەبێت کە کەم ئەندامن یا پێیان ناکرێ یان ئەوانەی تووشی بەڵایەک هاتوون ئەوانەی کە لە بازرگانی یاخود لە جەنگ تووشی نەهامەتی بوونە وابزانم لەسەر ئەو هەموو شتە با تەماشای شتێ بکەین کە قازانجی خۆی و شارەکەی تێدا بێت یان ویستویەتی هەموو دەنگەکان بۆ خۆی بکڕێت ئەی پێشەوام ئەو دەنگانە بۆ کێیە؟ بەڕای من خۆی قسەی لەگەڵ بکەی بەبێ ئەوەی کەسی سێم بەشدار بێت پێشەوام ئەویش ئامۆزای تۆیە و وە باوکی عەبدولمەلیکی دووەمە دوهەم مەبەستت چیە؟ خودا تەمەن درێژت بکات من دڵنیام بۆیە ئەو ناوە خۆشەی لە کوڕەکەی خۆی ناوە بۆ ئەوەی ڕۆژێک لە ڕۆژان هەوڵ بدات کە ببێت بە عەبدولمەلیکی دووەم پێشەوای ئیمانداران خودا تەمەن درێژت بکات و جێنشینی بۆ تۆ و کوڕ و کوڕازاکانت بمێنێت دان بە خۆم دادەگرم دان بە خۆم دادەگرم تاوەکۆی دەگەڕێتەوە ئەو کات حەق و حسابی خۆمی لەگەڵ دەکەم گەورەم ئێستا گەڕاوەتەوە و لە ناو کۆشک و بنەماڵەکەی خۆیەتی چی؟ عومەر چۆتە ناو ماڵ و منداڵەکەی خۆی بێ ئەوەی بێتە لای من و پەیمان بە من بدات؟ سەلام لە پێشەوای ئیمانداران وەلیدی کوڕی عەبدولمەلیک وعلیکم وإذا حیوتم بالتحیە فحیو بأحسن منها وردوها إن الله كان على كل شيء حسيبا صدق الله العظيم کەی گەڕایتەوە؟ لەو کاتەی کە زانیت پێشەوا ئیمانداران. چۆن دەچیتە ناو ماڵ و منداڵەکەت پێشەوەی کە تۆ بی بۆ لامان و دەنگمان پێ بدەیت؟ ئەگەر بۆ دەنگدانە پێش ئەوەی بڕۆم لێرە دەنگم پێدای پێشەوا ئیمانداران. تۆ لە کاتی هەڵبژاردندا ویستت. حەجاج چێ ڕێی پێدای قسە بکەی و قسەکانی من ببڕی؟ ئۆۆۆ بەڵام دەمەوێت بمێنێتەوە بۆی گوێی لێ بێت بۆچی کە گەیشتم یەکسەر نەهاتمە لای تۆ کاتێک کە گەڕامەوە بۆ ئەو شارە حەجاجیە سەقەفیا ها مەبەستت چییە بە وشەی حەجاجی مەبەستم هەر ئەوەیە کە ئەو پیاوە دەیزانێ وە ناشزانم تۆ دەیناسیی پێشەوە ئیمانداران یانەوە تەیەکە ئەو پیاوە شتتان بۆ دەگێڕێتەوەو باس دەکا بە ئارەزووی خۆی. گەورەم ئێستا ڕێگەم پێدەدەی بڕۆم ئەی پێشەوە؟ یەکێک لە هاوکارەکانیم بینی کەوا بە دوام کەوتبوو دوایی پێشم کەوت بۆ گواستنەوەی هەواڵی ئەم شارە یان باشتر بڵێن شاری حەجاج لەبەرەوە لە ماڵی خۆم دابەزیم بۆی سەرخۆشی لە خێزانەکەم کەم بۆ خۆشەویستمان خوا لێ ڕازی بێت و هەروەها ئەم هەلە بقۆزمەوە و بۆی حەجاج هەندێ ژەهری بڕژێ و حەیای خۆی و هاوکارەکانی ببا بە خۆی تۆزێ ڕەحم بکە بە خۆت و بە ئێمەش ئەی باوکی حەفسە خان ئەوە کونیەکەی نەماوە و کۆتایی پێهاتووە وەکو کۆتایی بە خاوەنەکەشی هاتبێت وە هەروەها پێشەوا عومەری ئامۆزات خودا منداڵێکی پێ بەخشی و ناویان لێ نا عەبدولمەلیک خودا لێی خۆش بێت وە بەڕاستی حەقی خۆیەتی عومەر ئەم جارەیان مناڵی دووەمی ناو بنێ بە ناوی باپیری باوکی حافز بانگی بکات. خودا مژدەی خۆشیت پێ ببەخشێت ئەوە مزجێنی تۆیە. هەرچەندە مزجێنەکە لە پاش ساڵێکە. مزگێن یەکەم تەنها یەک دینارە؟ بەڵێ مزجێنی مامان هەر ئەوەندەیە لە لایەن پیاوێکی هەژاری وەکو من کردت بە مامان ئەو تۆ خۆ کردت بە مامان ئەوە بەخۆی وای لە خۆی کرد هیچ شتێکی نەهێشتۆتەوە کاری پێنەکات وە بەشداری کرد لە منداڵبوونەکەش ئەگەر لە ڕێگای خۆیەوە نەبێت لە ڕێگای هاوکارەکان و یان چاوساخەکانی گلەییشی لێ ناکرێت. گلەیی لەو کەسەیە کەوا ڕێی پێ دەدات بە هەوەسی خۆی لە خەڵک بدا و ستەم بکات. هیوادارم کەسی شیاو دابنێن. ڕێگەم پێ بدە پێشەوە ئیمانداران. ئەمشەو دەمەوێت چاوم بە تۆ بکەوێ باوکی عەبدولمەلیک. ان شاء اللە. شتت بۆ هاویشت بۆتی هاوێشتەوە. بە زمانە تیژەکەی فێڵیشی لێ کردی. خزمایەتی ئێوە وام لێ دەکات کەوا لێی خۆش بم ئەی پێشەوە ئیمانداران زوکە زۆم نووسراوانم دێ تاکو دەربارەی ئەمشتانە پرسیاری لەکەم وەڵامی دایەوە پێش ئەوەی پرسیاری لێ بکرێ و دەڵێ شارێکە حەجاجیە و سەقەفیە و هەروەها ئێمەش تاوانبار دەکات بەو کارانەی ئەو دەکات ئەی پێشەوە ئیمانداران تۆ تاوانبار نی لە ئێمە باوکی یوسف ئەگەر ئەو هزار بەڵگە و شایدیشمان بۆ بێنێتەوە ئەگەر تاوان چەسپا لەسەرم بە یەک شاهێدیش تەنها ئەگەر یەک شاهێدیش بێت ئەوا ملی خۆم بە دەستی خۆم دەبڕم ئەی پێشەوای ئیمانداران یان دەست لەکار هەڵدەگرم هیچ تێک نییە دەستت لە کار هەڵگرێ تەنها مردن نەبێ باشت کرە و قسانت کرد بەرامبەر ئەو پیاوە کام پیاو سەقەفی ستەمکار چێ پێی گوتیت چاوەکانم ئەی چاوی خوشکەکەت هەموو هەواڵێکم بۆ دێنێ کە لە ناو کۆشکەکە ڕوو دەدا. وەکو ئەوانە لێ هاتووە کچی عەبدولعەزیز. گەر وەکو وان نەکەم و لەوانیش خراپتر ئەوە دەمخۆن یان ئیهمالم دەکەن هەر وەکو خزمەتکارێک کە هیچ ڕێزێک و ڕایەکی نییە. باشە چۆن دەزانی ئەو چاوانەی کەوا هەواڵت بۆ دێنن شتەکانت بەڕاستی بۆ دەگوازنەوە؟ دڵنیابە براکەم هەمووی کاری دەستی خۆمە جێگای متمانەن. جێگەی متمانە جاسوسی ناکات. هەر شتێکیان پێ وتومە تا ئێستا ڕاست بووە. کێ ناڵێ زیاتر هەواڵی تۆ دەبەن لە جیاتی ئەوەی هەواڵت بۆ بگوازنەوە. چ هەواڵێک لە منەوە دەبەن؟ من ژنێکم؟ خاتوونێکی جوان و شەریفم و هاوسەری پێشەوای ئیماندارانم و دایکی مناڵانێکم و شاژنی کۆشکەکەم. هاوسەری باش جاسوسی لەسەر مێردەکەی ناکات و شاژنی کۆشک گوێ نادات بە هەندێ قسەی پڕوپوچ. گوێ لە کەس ناگرم بەڵام ئاگام لە هەموو کەسێکە کە قسەم لەگەڵ دەکات بۆ ئەوەی هەست نەکات هیچ تێناگەم و بێ گوناحم و کچی شوانم هەر وەکو ئەوان دەیڵێن قسەی خۆیانە. ئێستا زۆر گۆڕای ئەی کچی عەبدولعەزیزی پیاو چاک و باش وەی کچە زای عومەری کوڕی خەتاب جێنشینە ڕاستەکەی پێغەمبەر دانیشە تاوەکو وەلید دێتەوە پێکەوە خواردن بخۆین سێ چوار جار دەستم ڕەت کردیتەوە ڕێگەت پێنەدام پێت بڵێم کەوا بە ڕۆژم ئەمڕۆ خوا لێت قبول بکات لەگەڵمان بمێنەوە تا فەرمان بدەم بە خزمەتکارەکانم خواردنێکی خۆشت بۆ دروستکەن کە لەوەتەی هاتوویتە ئەم شارە نەت خوارد بێ سوپاس بۆ خوا من گەڕامەوە لەو شارە پەنا بەخوا جارێکی تر ناگەڕێمەوە ئەوێ چۆن دەزانی بەڵکو خی گەورە شارێکی تر بکە بە قسمەتت جارێکی تر وەلی دەسەڵاتی ناداتێت تا هەتایە بە هیچ شێوەیەک هیچ شتێکی لەگەڵا باز ناکات هەتاوەکو نێت پرسیار لە من نەکات ڕێم پێ بدە کە ڕای خۆم بڵێم. م م م م. دەبینم دامەزراندنی لە شارێکی دوور یاخود نزیک خێرترە لە مانەوەی لە دیمەشق نزیکی ئامۆزاکەی، ئەگەر لە ئەنجومەنی جێنشینیش نەبێ. لەناو ئەنجومەنی کەیف و خۆشی لەناو ماڵەکەی و لەگەڵ بنەماڵەکەی و دروستی برادەرەکانی. ئەوە ڕای تۆشم گوێ لێ بوو. لەوە زۆر بەهێزتر بوو. ئەی باشە چۆن بوو تۆ ئەو بۆچونەت بۆ هات؟ ئەوە بۆچونی حەجاجیەکانە ئەی کوڕی یوسف دەستت چەند گرانە ئای. تۆش سەیری کە خۆت چەندە بە ناز دەکەی. ئەوە سوعبەتێکە لە سوعبەتەکانی حەجاجیەکان ئەی زاواکەمان. هه نەڕۆی تاوەکو بۆخۆت ڕەوانەی نەکەی. من توانای ئەوم نییە. حەقت نەبێ بەسەر خزمەکانیەوە نە شتیان بدەرێ نە شتیان لێ وەرگرە. تۆ هیچ شتێکت زانیوە کە من نەمزانیبێ دەربارەی ئەوان؟ کامیان پرسیاری کردووە و کامیان بەرپرسین ئەی کوڕی دایکی خۆت؟ تۆ بەرپرسی لەو شتانەی کە ڕووی داوە و هێشتا ڕووی نەداوە ئەی گەورە موزاوام. باشە دەی ئەی شوعەیب پێم بڵێ با بزانم ئەو شتانەی کە من نەمزانیوە دەربارەی پیاوەکانم لە هەموو جیهان لە قەیڕەوانەوە تا ئازەربێجان و تاوەکو ڕۆژهەڵاتی خۆراسان. لە خۆراسانەوە دەست پێ بکە و. وە چی بۆ باس کردی ئەو غولامە هەڵاتوەی بۆ ئەوەی لەسەر فەرمانی تۆ لێی هاتوەتە دەرەوە زاواکەمان کوڕی موهەلە بوو ئەو نوسراوانە چی بوو هەڵی گرتبوو وە هەواڵ و نهێنیەکانیش تێگەیشتی لێم؟ سوێندت بۆ دەخۆم بەخوا سوێندت بۆ دەخۆم کە ویستم پێت بڵێم بەڵام دەرفەتت پێ نەدام قسە بکە چی دەزانی پێم بڵێ لە دەنگ و باسی زاواکەمان کوڕی موهەلە. ئەو دەیەوێت ئەو دەیەوێت بە کاروانێک بێت بۆ دیمەشق وە کاروانەکەی بارێکی زۆری پێیە و بێگومان تۆ نایناسیتەوە لەبەر ئەوەی ئەو گۆڕاوە دەزانم وە دارخورما زێڕینەکەشی پێیە. وە چەند دیاریەکشی پێیە کە تا ئێستا هیچ شایەک بە شایەکی نەداوە. بەبێ ئەوەی بە من بڵێ. ئایا تا ئێستا پێتی گوتووە؟ ئەوە خۆیەتی من پێم گەیاند وە هەر کەسێ شتێک پێ بگەیەنێ وە دەتوانێ لە ناوی بەرێ و شتێکی باشتر پێ بگەیەنێ وە منیش بەرزم کردەوە ئەوەی توانی بەرزی بکاتەوە توانای هەیە دای بەزێنێ وە بەرزکردنەوەی شتێک لەو باشتر بێت. نەڕۆی بۆ دیمەشق هەتا کوڕی موهەلەب دەگاتە ئێرە تۆ ڕێی لێ بگرە و نەهێڵی لە جێنشینەکە نزیک بێتەوە بە هیچ شێوەیەک. من لە هەر شوێنێک بم لە دیمەشق یان لە بەغداد توانای ئەوەم هەیە بە ئارەزووی خۆم ڕێ لە هەموو کەسێک بگرم. ئەی دەنگوباسی هاوکارە بەڕەڵاکانت چییە؟ لە خو ناسیڕە. بزانە ی ئامۆزا گیان من دەستم لە کار هەڵنەگرتوو لەو شارە تەنانەت پێویستم پێتە تاوکو ی ڕاوێژکاریم بۆ بکەی و هەروەها ئامۆژگاریم بکەی چونکە من زانیاریم لەسەر تۆ هەیە لە سەردەمی باوکمەوە خوا لە باوکم خۆش بێ و هەروەها منیش ئەزانم کە تۆ کەسێکی ڕاستگۆی بۆ ئێمە بۆیە من پێویستم بە یارمەتی تۆیە زۆر سەیرە تۆ یەکەم کەس بووی کەوا لە بۆچوونەکانم تووڕە دەبوو من تووڕە دەبووم لەبەرەوە نۆکو مامت لێ تووڕە بێ مام خوددا لێ خۆش بێت ڕای منی وەردەگرت و بە قسەی دەکردم بەبێ ئەوەی تووڕە بێت و هەروەها منیش ئامۆزاجان منیش بە هیچ شێوەیەک لە بۆچوونەکانی تۆ تووڕە نابم ئەگەر باش بێ بۆ من تۆش هیچ جارێک هەڵەت نەکردوە و نەمبینیوە هەڵە بکەی حەز دەکەم ببی بە برادەرم و ڕاوێژکارم هەر وەکو هۆی باوکم ڕای سپاردم و ڕای سپاردی. هیچ شتێکم لە خۆم زیاتر خۆش ناوێت جگە لە وشەی حەق و بەکارهێنانی حەق ئەگەر بە حەق توڕە دەبی ئایا لە حەق توڕە دەبی؟ حاشا للە. باشە ئەگەر دەتەوێ ببم بە هاوڕێت و لە ئەنجومەنەکەی تۆ دابنیشم؟ من تەنها مەرجێکم هەیە کە خێری هەیە بۆ تۆ بۆ خەڵکەکەش. هەرچیەکت دەوێ من ئامادەم ئامۆزا. حەجاجی ستەمکار دەربکە لێرە. گەردەنی خۆت ئازاد بکە لە گوناحەکانی. حەجاج؟ خۆت دەزانی کە باوکم خالی خۆش بێ ڕای سپاردم کە ئاگام لەو بێ و چاوم لی بێ هەروەها ئەوەش دەزانی خۆت کە ئەو خراپەی بۆ ئێمە نییە و ئەو هیوای ئەوە دەخوازێت کە جێنشینەکەمان گەورە و بەهێز و پتەو بێت بەستەمکاری و ناپاکیەکەی خراپە دەکات زیاتر لە چاکە تا گوناحەش هەبێ کاری چاک ناکات. وە دەترسم تۆ باجی هەڵەکانی ئەو بدەی لە ڕۆژی دوایی چونکە ئێوە بەرپرسیارن لەو خەڵکە ئەویش یەکێکە لەو خەڵکە لە شێوەیدا هەر لە گورگێک دەچێت بە دەوری ڕانەمەڕێک بسوڕێتەوە. هەندێک کاتم بدەیە ئەی عومەر بۆ ئەوەی چارەسەری ئەم کارە بکەم وە خۆشت چاکەوە دەزانی کە ئەو پیاوێکی زۆر زۆر ئاسان نییە. لەوە ئاسانتر نییە لە دەستی ستەمکار بدەی وە هەروەها زۆریش لەوە باشترە بۆی بپاڕێیتەوە. حەجاج پیاوێک نییە کە بەتەنها بێ برام. دەزانم ئەو سەرۆکی گروپێکی حەجاجی تەواوە گڵاوی بڵاو دەکاتەوە بەنێو هەموو شار و گوندێک هیچ شارێک و گوندێک ناهێڵێتەوە یان سەربازێک لە نێو هۆزەکەی یان باخچەیەک لە نێو کۆشتێک یان دیوەخانێک لە نێو ماڵێک لەلایەن یەکێک لە هاوکارەکانی تەنانەت ئەو کۆشکەی تۆش ئەنجومەنەکەشت وە تەواوی جێنشینەکەش لێرە و لە هەموو کوچێکی ئەم وڵاتە. ئەم شتەی کە ڕوویدا هەمووی خەتای باوکم و خۆت دەزانی باوکم هێشتی دەست لە کاروباری حکومت وەربدا بەر لە بیست ساڵ لەمەو پێش تا گەیشتە ئەو ڕادەی کە هێجگار پیاوی زۆرە لابردنیشی ئاسان نییە تۆ بتانی بە یەک شەو لای بدەی ئامۆزاگیان بۆیە پێویستی بە بیرکردنەوە هەیە بەڵام لەوە ئاسانتر نییە کەچی تۆ ناتەوێ دەی چۆن ئاسانە ئادەی تخوا ئەمەرجان پێ بڵێ بزانام چۆن ئاسانە ئەو کارە پێویست بە دانیشتن ناکات. تەنیا نووسراوێکی دەوێ کە مۆری تۆی لەسەر بێت. پیاوێک لە پیاوەکانی تۆ هەڵیدەگرێ بۆ ئەو کەسەی کەوا خۆی بە بەهێزتر دادەنێ لە جێنشین و بە بەستراوی دەیهێنێتە ئێرە. بەو کەلەپچەی کە چەند پیاوی پێ بەستەوە. چەندەها بێتاوان کە ئەوانە زۆر لێهاتوو بوون بە دینیان و بە ئەمانەت و زانستیان. چاوێک بەو کارە دەخشێنمەوە بە پشتیوانی خوای گەورە ئیشاڵە منیش لە ماڵەکەی خۆم دانیشتم تا تۆ چاوێک دەخشێنی و ئەو کارە دەکەی کە دەزانی باشە بۆ خۆت و بۆ خەڵکەکەش گەردەرت کرد من دەبم بە هاوڕێ و ئامۆژگاری کەرت ئەگەر نا من کارەکەم پێڕاگەیاندی خودای گەورەش باشترین شایەتە. بیکە بۆ خاتری خوا عومەر گیان بە تەنها بە جێم مێڵە کەمێک چاوەڕێ بکە ئەوەی لەسەر سەبرانە لەسەر خێرانە. لە ماڵی خۆم و چاوەڕێت دەکەم. هەر بەیانی زوو منیش دێم بۆ ماڵەکەت کاکە عومەر تاوەکو هۆی چاوم بەو مناڵە بکەوێ کە ناوت لێناوە عەبدولمەلیک چونکە دایکیشی داوامان لێ دەکات کە ئێمە بێین بیبینین. لەو ڕۆژەی کە مناڵی بۆ نەمان بینیوە یان لەو کاتەی کە باوکم مردوە ئەوا تا ئێستا نایبینین. ناتوانێ لە ماڵەکەی خۆی دەربچێ و لە کاتێک مێردەکەی سەفەری کردوە. لەخوا بەزیاد بێ کە مێردەکەی گەڕایەوە لە کۆچەکەی و ئێمەش دەستپێشخەری دەکەین بۆ سەردانەکەی دێین بۆ ماڵەکەی ئەو. لەبەرئەوەی ئێمە لا هەموو کەس لە پێشترین بۆ خۆشەویستی باوکی عەبدولمەلیک. یان حەزدەکەی پێت بڵێم باوکی حەفسە. هەردووکیان جێگەی سەربەرزیمانن. یەکێک لەوان سەرچاوەکەی لە پێشەوا عومەری کوڕی خەتتابە کە تاوەکو ئێستا ئاوی ڕەگەکانیمان دەداتێ و دووەمیشیان شادەمار شادەماری خزمایەتی هەر کەسێک بێت ناتوانێ بیپچڕێنێ. ئەوەی بوێ خزمایەتیەکەمان تێک بدات خوای گەورە تێکی بدات ئەوەی بوێ خزمایەتەکەمان گەورە و بە پێش کەوێ خوای گەورە بە پێش کەوێنێ. خودای گەورە چاکە و باشەت بۆ بێنێت بۆ خزمایەتیت وە بۆ خەڵکەکەت چونکە تۆ بەرپرسی لێیان لە ڕۆژی دوایی لە خوای گەورە داوا دەکەین لە ساغ بین خودا هیدایەتت بدا بەو شتەی کە خێری تیایە بۆ خەڵکی گشتی و خەڵکی تایبەتی ئەی پێشەوا ئیمانداران ئەو کەسێ عیبی هەموو خەڵکی دەپارێزی پێم بڵێ تۆ چی دای کوڕی عەبدول عزیز خوا هیدایەتی بات و سودی لێ وەربگرێ ئەنجومەنی ئامۆزاکەم. سبحان مغیر الاحوال ئەوە تۆی پورە ئاتیکە؟ بەڵێ پوری تۆم ئەی کچی براکەم بەڕاستی پێم بڵێ نهێنی ئەم هەواڵە چیە ئەو خۆشەویستیە ئەو دڵ نەرمیە لە کوێت هێناوە وا وا وا وە هەموو ئەو کارە جوانانە ئەی پورە خۆشەویستەکەم. وادیارە من بە پێچەوانەی ئەم هەموو شتانەوەم ئەی برازا خۆشەویستەکەم. هەمووی نا بەڵام. ئۆ تۆ لێرەی پورە گیان. چاوەڕوانی تۆکەم ئەی برازاکەم. ئەوە تەنانەت پوری تۆ و من و عومەر نییە؟ وابزانم خوشی دایکتە و منیش ئاگادار نیم. خوشکی دایکم ئایا ئەوە شایستەی ئێمەیە؟ ئەوە سەربەرزیە بۆ من کە من ببم بە پوری تۆ یەعنی خوشکی دایک کچی شوانێک؟ ئێ چ عەیبێک هەیە لەمە کچی شوانێک فێری دان بەخۆداگرتن ئەبێ و دڵنەرمی و خۆشەویستی. ئەویش کچە زای پیاوە بەرزەکانە کە لە هەموو جیهاندا بەناوبانگ و ناودارن ئەوان. دەمێکە ئەو شتەمان وتووە بەڵام وتتان بڕۆنە دەرەوە ئەی کچە شچوانەکە. واز لە دوێنێ بێنە خۆشەویستەکەم اعفی اللە عما سلف. نا ئەو بابەتە بەم شێوەیە نیە ئەو ماستە مویەکی تێدایە. پێم بڵێن چی لە نێوانتان باس کراوە؟ تۆ بە ئێمە بڵێ چی ڕوویاوە لە نێوان تۆ و ئامۆزاکەتدا؟ میری ڕاستگۆ، میرێکی دەستپاک و بەدین. خزم و کەسمانە، پیاو چاکمانە. ئەو ڕاستگۆیە، مەلایە، کوڕەزای عومەری کوڕی خەتابە، کوڕی عەبدولعەزیزە، شای پیاوانی هۆزی مەڕوان، خوا لێی خۆش بێت، و باوکم عەبدولمالیکە، خوا بیپارێزێت، و خوا لە عەبدولمەلیکیش خۆش بێت. سبحان اللە من لە خەون دام یان ڕاستەقینەیە بە یارمەتیتان. بۆ کوێ دەڕۆی پوورێ؟ خۆم ئامادەکەم بۆ سەردانی برازاکەم و کچی برازاکەم و وە هەروەها کوڕی براکەم و نەوەکانی ئەگەر ئێوە نەڕۆن من بە تەنها ئەڕۆم. وا دیارە. بەڵام ئەگەر هۆکارێکت زانی ئەوە سەرسام مەبە هۆیەکەی چییە؟ باوکم ڕایسپاردم خوا لێی خۆشبێ ئەو کاتەی لە سەرەمەرگا بوو نا هۆی ئەم بابەتە شتێکی ترە. کارێکم بەدەستەوەیە زۆر زۆر باشە بۆ ئامۆزاکەمان دڵنیام خێرێکی زۆری تێدایە. ئەو کارە چییە؟ لە کاتی خۆی تۆ. ئەو شتە دەزانی. دڕهەمە یان دینار دینارەکە دانێ لە جێگەی خۆت بمێنەرەوە ئەی دینار. پێم بڵێ چۆنی بەڵێ وە منداڵەکانت چۆنە دەڵێن بەڵێ وە ماریە چۆنە مەبەستم هاوسەرەکەتە بەڵێ ئایا نوێژی بەیانیت کرد کورە بەڵێ بۆچی درۆ دەکەی ئەی پیاو خراپ بۆچی درۆ لەگەڵ من دەکەی دەمت دەشکێنم ئەی درۆی فێڵبازی دوو ڕوو ئەگەر نازانی من چم درۆزە دوو ڕوو فێڵ باز ئەی چیت بۆ خۆت بەجێهێش لە وشانە. هەرچیەکت کردووە لەولا و هەرچیەک دەکەیت بە من گەیشتۆتەوە دەزانی هەندێک قسەی تر هەیە پێت نەگەشتووە کەواتە چۆنت پێداوم بەڵێ بەڵام بە شێوەیەکی زۆر جوان دەیچیت بە من گوتووە هەرچیەکت پێگەشتووە زیاتریش تەنانەت یەک شت هەیە کە من بە هیچ کەسێکم نەوتووە. ئەو شتە چییە؟ ئەو شتەی کە ژنەکەم پێی وتم ژنەکەم شتێکی پێ وتم پێی وتم دەربارەی جۆنیەتی کوشتنی سێ پیاو ئاخر شەو لەگەڵ جەنابت دانیشت بوون و دابەشت کردبوون بەسەر وڵاتەکان یەکێکیان کە پێی دەڵێن شەداد ڕۆشتبوو بۆ حەلوان و بەخۆی دەوت ئامری ترسنۆک و هەندێک کەسی تریش کارەساتیان بەسەر هاتووە و هەروەها هۆزی مەروان فرمێسک بە چاوەکانیان داهاتووەتە خوار.